سێ بنەڕەتی هونەری لە هەڵسوکەوتدا. بۆ ئەوەی هەنگوینت دەست کەوێ شانەی هەنگ تێک مەدە لە حوتی مانگی مایۆ ئایاری ساڵی 1930 تاوانبار و خوێنڕێژ کڕۆلی دەبڵ دەمانچە لە شاری نیوڕک دەستگیرکرا کە هەرگیزە و هەرگیز نیوڕک پیاوکوژک و سەرکەشی وەک دەبڵ دەمانچەی بەخۆیەوە نەدیبوو لەو کاتەوەی دروست بۆ پای تەختە لەو ڕۆژەدا 500 پۆلیسی بەهێز دەوروپشتی ئەو خانوەیاندا کە کڕۆڵی تێدا بوو کە ماڵی خۆشەویستەکەی بوو هەستان بۆ شاندنی گازی فرمێسک ڕژێن بەڵام هەربێ سوود بوو ناچار بە تیربار و چەکی قورس سەربانی ماڵە دراوسێکانیان گرت و دەستیان کرد بە تەقەکردن بە جۆرێک کە گەڕەکی وسئاندی جوان و کەشخەی ناوجەرگەی نیوڕک بۆ ماوە یەک کاژمێر هاتبوو هەژان و ئاگرباران بوو بەسەر ئەو ماڵی کە کڕۆڵی خۆی دێدا هەژاردا بوو کاتێک کڕۆڵی دەستگیر کرا سەرکردەی پۆلیسەکان وتی ئەم دەبڵ دەمانچەیە ترسناکترین تاوانبار و خۆنڕێژە کە پایتەختی ئەمریکا بەخۆیەوە دیبێتی چونکە بە پەڕەمرشکێکیش بوایە خەڵکی بێتاوانی سەردەبڕی و لە ناوی دەبرد بەڵام بابزانین ئەم کڕۆلیە چۆن سەیری خۆی دەکرد لە کاتێکدا کە پیاوانی پۆلیس خەریکی تەقە و ئاگرباران بوون بەسەر ماڵی کڕۆلیدا کەچی کڕۆلی خەریکی نووسینی نامەیەک بوو کە تیایدا نووسی بووی بۆ هەموو ئەوانەی کە مەبەستیانە بزانن بابزانن کە لە نێوان دەروونمدا دڵێکی سەرگەردان هەیە بەڵام بە بەزەیە دڵێک کە ڕق و کینەی تێدا نییە و خراپی بۆ هیچ دروستکراوێک ناوێت. بەڵێ، فەرمانی لەسێدارەدانی کڕۆڵی دەرکرا کە بە کورسی کارەبایی بیکوژن، کاتێک کە بردیان بۆ ژووری سێدارە لە زیندانی سنسنز، نەیوت ئەمە پاداشتی خوێنڕێژی و تاوانباریم بوو، بەڵکو وتی،